یادی ئەوەیش بکە کە عیسای کوڕی مەریەم بە بەنی ئیسرائیلی وت، ئەی بەنی ئیسرائیل، من فروستادەی خوام بۆ لای ئێوە و باوەڕم بەو کتێبەی خوا هەیە کە لە پێش دەست مایە کە تەوراتە و مژدەی پێغەمبەرێکیشم پێیە کە پاش من دێ ناوی ئەحمەدە کەچی کە ئەو پێغەمبەرە بە بەڵگە و دەلیلی ئاشکرا و ڕوونەوە هات باوەڕیان پێ نەکرد و وتیان ئەم بەڵگە و دەلیلە جادوویەکی ئاشکرا و ڕوونە. کێ لەو کەسە ستەمکارترە درۆ بە دەم خواوە هەڵبەستێ کەچی ئەو بانگ بکرێ بۆ موسڵمان بوون و بەڵگەی ڕوون و ئاشکرای بۆ بهێنرێتەوە لەسەر ڕاستی ئاینی ئیسلام و ئەو بەو بەڵگە و دەلیلانە بڵێ ئەمانە سیحر و جادوون خوا هەرگیز هیدایەتی تاقمی ستەمکار نادا. یوریدون لیطفئو نور اللە بئ. خوا خوایەکی وایە پێغەمبەری خۆی ناردووە بە قورئانەوە کە هۆی هیدایەتدانی خەڵکە بۆ ئیسلامەتی و بە ئایینی ڕاستەوە کە ئایینی ئیسلامە بۆ ئەوەی ئەم ئایینە بەرز کاتەوە بەسەر هەموو ئایینێکا با هاوبەش بۆ خوادانەرەکانیش پێیان خۆش نەبێ. یائە. جا تاقمێ لە بەنی ئیسرائیلیەکان ئیمانیان پێ هێنا و تاقمێکیشیان کافر بوون پێی و ئیمانیان پێ نەهێنا، ئێمەیش لایەنی خاوەن ئیمانەکانیانمان لە دژی دوژمنەکانیان گرت و زاڵ بوون بەسەریانا.